تیۆری ڕێژەیی گشتی، لاپەڕە نەوەد و پێنج. لە بەشەکانی پێشوودا باسمان لە تیۆری ڕێژەیی تایبەت کرد و بە شێوازێکی سادە و ئاسان تیشکمان خستە سەر یاساکانی و بینیمان کە ئەو تیۆرییە باس لە جووڵە و مادە و وزە دەکات بەڵام جووڵە بە خێراییەکی ناگۆڕ واتە تیۆرییەکە باس لە جووڵەی ئەو کۆمەڵانە دەکات کە لە ژێر کاری هیچ هێزێکی دەرەکیدا نەبن واتە تایبەت بن بۆیە بۆ کۆمەڵانە دەوترێت کۆمەڵی تایبەت کە ناوی تیۆریەکەش هەر لەوەوە هاتووە کە تایبەتە بەو جۆرە کۆمەڵانە. خۆ ئەگەر کۆمەڵەیەک بە خێراییەکی نەگۆڕنە جووڵا، واتە بە تاودانێک جووڵا، ئەوا ئەو یاسایانەی تیۆری ڕێژەیی تایبەتیان بۆ نابێت، بۆیە ئاینیشتاین بیر لی لەوە کردەوە کە تیۆریەکەی بە جۆرێکی وا داڕێژێت کە هەموو جۆرە کۆمەڵەیەک بگرێتەوە بە هەر خێراییەک بێت، بۆ ئەو مەبەستەش جووڵە بە تاودانێکی ڕێکی کردە بناغە بۆ گشتگیرکردنی تیۆریەکەی و پاش دە ساڵ لە تیۆرییە تایبەتەکەی، تیۆرییەکی دیکەشی داڕشت بە ناوی تیۆریی ڕێژەیی گشتی. وەک چۆن پێشتر باسمان کرد، تیۆریی ڕێژەیی گشتی لەسەر دوو بنەما دامەزراوە کە ئەوانیش بریتین لەمانە، یەک. بنەمای ڕێژەیی گشتی، بەپێی ئەم بنەمایە هەموو یاسا فیزیاییەکان هەمان شێوگیان دەبێت، ئیتر کۆمەڵەکان تایبەت بن یان ناتایبەت، بەوەش دەردەکەوێت کە ئەم بنەمایە جیاوازە لە بنەماکانی پێشووتر کە باس کرا، چونکە ئەمەیان گشتگیرییەک دەدات بە تیۆری ڕێژەیی و یەکگرتوویی، یاسا فیزیاییەکانیش زیاتر قووڵ دەکاتەوە. واتە ئەو یاسا فیزیاوییانەی بەکار دەهێنرێن لە هەژمارکردنی هێندە فیزیاوییەکاندا هەروا بە نەگۆڕی دەمێننەوە بەبێ ئەوەی گوێ بدرێتە بارە جووڵەی ئەو کۆمەڵەی یاساکانی تێدا بەکار دێت. دوو، بنەمای هاوتایی. بەپێی ئەم بنەمایەش هەموو کۆمەڵە تاودراوەکان و بوارەکانی کێشکردن هاوتای یەکترن لە کاریگەری فیزیاوییان بۆ سەر جوڵەی تەنەکان. واتە بوارەکانی کێشکردن و کۆمەڵە تاودراوەکان هەمان شتن و دەکرێت لە جیاتی یەکتر دابنرێن. بۆ زیاتر تێگەیشتنی ئەو بنەمایەش بە شێوەیەکی ئاسان باس لە تیۆری ڕێژەی گشتی دەکەین کە بە ڕوونی ڕاڤەی ئەو دوو بنەمایەی تێدایە. وەک پێشتر ئاماژەی بۆ کرا، تیۆرییە ڕێژییەکەی ئاینیشتاین لە دوو بەشدا خۆی دەبینێتەوە، کە ئەوانیش تایبەتی و گشتین. هێزی کێشکردنیش دەگەڕێتەوە بۆ تیۆری ڕێژەیی گشتی کە ئاینشتاین لە ساڵی 1916 دا دایڕشت، کە تیایدا هەوڵیدا ئەو هێزە شاراوەیە بدۆزێتەوە کە جوڵەی مەجەڕە و ئەستێرە و هەسارە و تەنە ئاسمانییەکانی دیکە و هەموو تەنێکی جوڵاو لە بۆشاییدا ڕێکدەخات. کاتی خۆی نیوتن ئەو هێزەی بە کێشکردنی گەردوونی ناوزەند کردبوو، بەڵام ئاینشتاین بە خۆی و تیۆرییەکی گشتگیرتر هاتە مەیدانەوە کە ئەندازەی گەردوونی لە ئامێز گرت و چارەسەری زۆر لە گرفتە گەردوونییەکانی کرد. ڕەگ و ڕیشەی تیۆرییە گشتییەکەی ئاینشتاین دەگەڕێتەوە بۆ ئەندازەی ڕیمان کە ئەندازەی چەماوەکانە و لە گرنگیدا کەمتر نییە لە ئەندازەی ئەقلیدس. مینکۆفسکی مامۆستای ئاینشتاین دەستی هەبووە لە داڕشتنی تیۆرییە گشتییەکەی گوێرەیی، چونکە ئەوپێش ئاینشتاین ئاماژەی بە زیادکردنی دووری چوارەم واتە کات کردووە بۆ سێ دووریە شوێنییەکانی درێژی و پانی و بەرزی. تیۆریە گشتیەکەی ئاینشتاینیش لەسەر ئەم بنچینەیە داڕێژراوە. لەوەش خۆشتر پێش مینکۆفسکیش کەسانی وەک دیرۆ لە ساڵی هەزار و حەوت سەد و حەفتا و حەوت دا بیریان بۆ ئەو دووریەی چوارەم چووە. لە شتە خۆشەکانی فیزیا ئەوەیە کە دەڵێن ئەگەر سێوەکە لە دارسێوەکە بەرنەبوایەتەوە و بەر سەری نیوتن نەکەوتایە یاسای کێشکردن لە دایک نەدەبوو. ئەو یاسا گەورە و گرنگەی کە توانی ماوەی زیاد لە دوو سەدە ڕاڤەی جوڵەی هەموو هەسارەکانی دەوری خۆر بکات. بەپێی ئەو یاسایە هێزی کێشکردنی نێوان دوو تەن یان دوو بارستایی ڕاستەوانە لەگەڵ ئەنجامی لێکدانی بارستاییەکان و پێچەوانەش لەگەڵ دووجای دووری نێوان بارستاییەکانیان دەگۆڕێت. جی یەکسانە بە هێزی کێشکردن، ئێم یەک و ئێم دوو دوو بارستاییەکان، ئاڕیش ماوەی نێوان دوو بارستاییەکەیە. یاساکەش بەم جۆرەیە، جی یەکسانە بە، ئێم یەک، ئێم دوو، دابەش، ئاڕ توان دوو. بەپێی لێکدانەوەکەی نیوتن، ئەم هێزی کێشکردنە نادیارە لە نێوان هەموو دوو بارستاییەکی نێو ئەم گەردوونەدا. هەر ئەو هێزی کێشکردنەیشە کە سووڕانەوەی هەسارەکان بە دەوری خۆردا لێک دەداتەوە، کە هەر هەسارە و لە سەر خولگەیەکی نیمچە بازنەی بە دەوری خۆردا دەسووڕێتەوە. نیوتن بە عەقڵە گەورەکەی خۆی توانی بۆ ماوەی زیاتر لە دوو سەدە زۆر سەرکەوتووانە جووڵەی هەسارەکان، جگە لە جووڵەی عوتارد، لێک بداتەوە، بەو فیزیا کلاسیکیەی کە هەر خۆی دامەزرێنەر و پێشەوای بوو. بەپێی ئەو فیزیایی نیوتن گەردوون لە سێ دووری، درێژی، پانی بەرزی پێکدێت و فەزاش بە هەموو لاکانیەوە وەک یەکە و تەنە ئاسمانیەکان تیایدا مەلە دەکەن و جوڵەی تەنەکانیش لەسەر هێڵێکی ڕاست دەبێت و یاسای بارنەگۆڕینیش کە لە یاساکانی نیوتنە باس لەو بارانە دەکات. خولگەی عەتارد، لاپەڕە نەوەد و نۆ. کۆمەڵەی خۆر پێکدێت لە خۆر و نۆهەسارەکەی، کە نزیکترینیان لە خۆرە عوتاردە و دوورترینیشیان پلۆتۆیە و زەویش بە پلەی سێیەم دێت لەو زنجیرەیەدا. هەر هەسارەیەکیش بە دەوری خۆردا لەسەر خولگەیەکی هێلکەیی دەسوڕێتەوە و بە ماوەی تەواوکردنی یەک سوڕی تەواو دەوترێت یەک ساڵی هەسارەکە و کەهی عوتارد تەنها هەشتا و هەشت ڕۆژە و ساڵی زەویش سێ سەد و شەست و پێنج پۆینت بیست و پێنج ڕۆژە. خولگەکانی عوتارد و پلۆتۆ لە هەموو خولگەی هەسارەکانی دیکە شێوە هێلکەییەکانیان زیاترەن، واتە خولگەکانیان درێژکۆلەن، واتە بڕگەهاوتان و خۆر دەکەوێتە یەکێک لە تیشکۆکانیانەوە. خێرای هەسارەی عوتارد لە خێرای هەموو هەسارەکانی دیکە زیاترە، چونکە لە هەموویان زیاتر نزیکە لە خۆرەوە، لە میانەی جووڵەی ساڵانەشیدا بە دەوری خۆردا لە هەندێک خاڵی سەر رێڕەوە خولگەیەکەیدا لەوپەڕی نزیکی دەبێت لە خۆرەوە. پێش زانا نیوتن، کە لە نێوان هەزار و شەش سەد و چل و دوو بۆ هەزار و حەوت سەد و سی و دوو دا ژیاوە، وا دەزانرا کە ئەو خاڵە هەموو ساڵێک هەر لە جێگای خۆی دەمێنێتەوە و ناجوڵێت. بەڵام زانا نیوتن دەریخست کە ئەو خاڵە هەموو ساڵێک بە چەقەگۆشەیەکی زۆر بچووک لە شوێنی پێشووی خۆی لادەدات، چەقەگۆشەی یەک سوڕی تەواو دەکاتە سێ سەد و شەست پلە و هەر پلەیەکیش شەست خولەکە و هەر خولەکێکیش شەست چرکەیە، واتە یەک پلە دەکاتە سێ هەزار و شەش سەد چرکە، بەو پێیە خولگەی هەسارەکانیش بە دەوری خۆردا دەسوڕێنەوە، بەڵام سوڕانەوەیەکی هێجگار هێواش کە لە ماوەی ملیۆنەها ساڵدا یەک سوڕ تەواو دەکەن بە دەوری خۆردا. بۆ نموونە زەوی لە نزیکترین خاڵی خۆرەوە هەموو سەد ساڵێک سێ پۆینت هەشت چرکە لە شوێنی خۆی لادەدات، واتە ئەو خاڵە لە ماوەی سی و چوار ملیۆن ساڵدا یەک سوڕ بە دەوری خۆردا تەواو دەکات. بە مانایەکی دی خولگەی زەوی بە دەوری خۆردا لە ماوەی سی و چوار ملیۆن ساڵدا یەک سوڕ بە دەوری خۆردا تەواو دەکات. سوڕانەوەی خولگەی هەسارەکان بە دەوری خۆردا لە لایەن هەسارەکانی دیکەوە کارتێکراو دەبێت، یاساکەی نیوتن لە کێشکردندا دەتوانرێت بڕی ئەو کاریگەرییە هەژمار بکات. دۆزینەوەی هەسارەکانی دەوری خۆریش لەسەر بنچینەی ئەو هەژمارکردنەیە. بۆ نموونە هەردوو هەسارەی نیپتۆن و پلۆتۆ دۆزرانەوە پێش ئەوەی ببینرێن بەهۆی تەلسکۆبەوە، واتە لە رێگای ئەو هەژمارکردنەوە دۆزرانەوە و ئینجا بە تەلسکۆب بۆ گەڕان تا دۆزیانەوە. ئەو هەژمارکردنانە هەمووی بەهۆی یاسای کێشکردنی نیوتنەوەیە و یاساکەش بەسەر هەموو خولگەی هەسارەکاندا جێبەجێ دەکرێت جگە لە هەسارەی عوتاد کە زاناکان پێش ئاینیشتاین نەیانتوانی ئەو ئاڵۆزیەی خولگەکانی شیکار بکەن خاڵی نزیکترینی عوتاد لە خۆرەوە هەموو سەد ساڵێک بە پێنج سەد و حەفتا و چوار چرکە لە شوێنی خۆی لادەدات واتە ئەو خاڵە بە دوو سەد و بیست و شەش هەزار ساڵ جارێک سوڕێک تەواو دەکات بە دەوری خۆردا. یاساکەی نیوتن دەتوانێت پێنج سەد و سی و یەک چرکە لێکبداتەوە و چل و سێ چرکەکەی دیکە نەتوانرا لێکبدرێتەوە. هەندێک لە زاناکان وای بۆ چوون کە دەبێت هەسارەیەکی دی هەبێت لە نێوان خۆر و عوتارد، بۆیە رووی تەلسکۆبەکەیان کردە ئاسمان تا ئەو هەسارەیە بدۆزنەوە، بەڵام هەموو هەوڵەکانیان بێ ئەنجام بوو. خولگەی عوتارد وەک مەتەڵێکی بێ شیکار مایەوە تا تیۆری رێژەی گشتی ئاینشتاین پەیدا بوو. کێشکردن لای ئاینشتاین سەرەتا پێویستە ئاماژە بەوە بکەین کە فەزا لای ئانیشتاین لە چوار دووری، درێژی و پانی و بەرزی و کات، پێکدێت و فەزا و کات، واتە شوێن و کات، پێکەوە بەسراون و کووڕەوە بوون. بە مانایەکی دی، هێلی ڕاست لای ئانیشتاین هیچ مانایەکی نابێت. هەروەهاش بۆ هێزی کێشکردن. لە کاتێکدا نیوتن باسی لە هێزی کێشکردنی نادیار دەکرد، ئانیشتاین باس لە ئەندازەی گەردوون دەکات و ئەو هێزی کێشکردنە بە بوار دادەنێت. تیۆرییەکانی ئاینشتاین گشتگیری بۆ گەردوون داڕێژراون نەک تەنها بەشێکی گەردوون بگرێتەوە، فەزاش بە دەوری خۆردا کور دەبێتەوە بە چوار دووری ناوبراو، ئەگەر ڕاستیش بوترێت ئەو کور بوونەوەی بە شێوەی چاڵی چوار دووری دەبێت کە هەسارەکانی دەوری خۆر خولگەکانیان بریتین لە ناو ئەو چاڵانە و لەسەر ئەو ڕێڕەوە چاڵیانە بە دەوری خۆردا دەسوڕێنەوە. نەک لەبەر ئەوەی خۆر ئەو هەسارانە کێش دەکات بەهێزێک، چونکە هێز لای ئاینشتاین نییە، بەڵکو تەنها لەبەر ئەوەی فەزا کوربوونەوەیە و ئەو چاڵانەی تێدایە و هەسارەکانیش بە ئاسانترین رێگە و رێڕەودا دەڕۆن کەوا لەبەردەمیاندایە و ئەوانیش لەو چاڵانە زیاتر نین. سروشتی کوربوونەوە بە دەوری بارستاییەکاندا کەم دەکات تا لە چەقی بارستاییەکانیان دوور بکەونەوە. لە کاتێکدا نیوتن بڕی ئەو هێزەی نێوان دوو بارستاییەکە دەپێوێت، ئاینشتاین پێوانی ڕێڕەوی ئەندازەی تەنێکی دیاریکراو لە فەزادا دەکات بەهۆی ئەندازەیەکی دیاریکراوەوە. جگە لەو جیاوازییانەی پێشوو لە نێوان هێزی کێشکردن لای نیوتن و ئاینشتاین، جیاوازییەکی دیکە ئەوەیە کە ئەوەی نیوتن بە ناوی بارستایی ناوزەندی دەکات، لای نیوتن بڕێکی نەگۆڕە، بەڵام ئەو بارستایە لای ئاینشتاین بەو جۆرە نەگۆڕ نییە و ئاینشتاین بارستایی دەکات بە هاوتای وزە و باس لە گۆڕینی هەر یەکەیان بۆ ئەوی دیکەیان دەکات بەپێی هاوکێشە بەناوبانگەکەی ئاینشتاین E یەکسانە بە mc تواندو کە E وزەیە و M بارستاییە و C خێرایی ڕووناکییە کە دەکاتە سێ زەڕبی دە توان هەشت مەتر بۆ چرکە ئەوەش بابەتێکی چڕوپڕە و پێشتر ئاماژەی بۆ کراوە. ئێستا بە کورتی و بە شێوەیەکی ئاسانکراو باس لە کێشکردن لای ئەنیشتاین دەکەین، بۆ ئەوەش پێویستە لە تاودان تێبگەین. چەمکی تاودان لە فیزیادا بریتییە لە تێکرای کاتی گۆڕانی خێرایی تەنێک، واتە تەنێک لە جووڵەیەکدا خێراییەکەی زیاد بکات بە تێپەڕبوونی کات یان کەم بکات بە تێپەڕبوونی کات، ئەو کاتەش دەوترێت تەنەکە بە تاودان یان بە هێواشبوونەوەیەک دەجووڵێت، یەکێک لە یاسا گرنگەکانی نیوتنیش دەربارەی تاودانە کە دەڵێت ئەو تاودانەی تەنێکی پێی دەجووڵێت ڕاستەوانە دەگۆڕێت لەگەڵ بەرەنجامی ئەو هێزانەی کە تاودانەکەیان دروست کردووە، پێچەوانەش لەگەڵ بارستایی تەنەکەدا. واتە A یەکسانە بە F لەسەر M، کە A تاودانی تەنەکەیە و F بەرئەنجامی هێزەکانە کە تاودانەکانیان دروست کردووە و M یش بارستایی تەنەکەیە. ئەو تەنەش کە سەربەستانە دەکەوێتە خوارەوە، ئەوە خێرایی بە بڕی نۆ لە دە هەشت مەتر بۆ چرکە زیاد دەکات، تا بەر زەوی دەکەوێت، واتە بە تاودانێک دێتە خوارەوە کە بە تاودانی زەوی دەناسرێت. کردارەکەش پێچەوانە دەبێتەوە ئەگەر تەنەکە شاوڵیانە بەرەو سەرەوە هەڵدرا. ئێستە با بزانین ئاینشتاین چۆن لە تاودان دەڕوانێت کە لە تیۆرییە ڕێژەیە گشتییەکەیدا باسی لێ دەکات. ئەگەر بەڕێزت لەناو ئوتومبێلێکی وەستاودا بیت و دەست بە جووڵە بکەیت، لەو کاتەدا لەشت بۆ دواوە دەڕوات، واتە وەک ئەوەی هێزێک دژی جووڵەکە کێشت بکات، ئەو ئۆتۆمبیلە بە تاودانێک دەڕوات تا دەگاتە خێراییەکی نەگۆڕ و ئیتر جوڵەی لەشت بۆ دواوە دەوەستێت و ئەو هێزەت لەسەر نامێنێت، بەڵام کاتێک ئۆتۆمبیلەکە دەوەستێت ئەوا لەشت بۆ پێشەوە دەڕوات. خۆ ئەگەر شۆفێرەکە لە پڕێکدا ئۆتۆمبیلەکەی ڕاگرت لە ترسی بەریەککەوتن، ئەوا سەیری بەڕێزت لەوانەیە بەرجامی پێشەوەی ئۆتۆمبیلەکە بکەوێت و ئەو کاتەش لە مانەی تاودان تێدەگەیت. جۆرێکی دیکەی تاودان بە چەقە تاودان دەناسرێت. کاتێک پەیدا دەبێت کە تەنێک لەسەر رێڕەوێکی بازینەیی دەسوڕێتەوە، بەهۆی ئەوەوە کە بەردەوام ئاراستەی خێراییەکەی دەگۆڕێت، ئەو تاودانەی بۆ دروست دەبێت. ئەگەر ئەمجارە ئۆتۆمبێلەکە بە دەوری فولکەیەکدا پێچ بکاتەوە، ئەوا لەشت بەهێزێک لار دەبێتەوە دژ بە ئاراستەی پێچکردنەوەکەیە. لێرەدا دەتوانین بڵێین کە ئاینشتاین یەکەم کەس بوو کە جیاوازی نەکرد لە نێوان تاودان و کێشکردندا و دەڵێت، کێشکردن جۆرێکە لە تاودان. ئەگەر بەڕێزت لەناو ئاسانسۆرێک واتە مەسعەدێکی کارەبایی دابیت و بێیتە خوارەوە و لەپڕدا سیمی ئەسانسۆرەکە بپچڕێت ئەوا لەو کاتەدا مەسعەدی کارەبایی بەڕێزتان هیچ کێشێکی نامێنێت و تەنها لەژێر تاودانی زەویدا دەبێت واتە نۆ لە دەیە هەشت مەتر بۆ چرکە دووجا واتە تاودان جێگای کێشکردنی گرتەوە. و نەبێت تاودان، واتە کێشکردن، ئاسەواری تەنها میکانیکی هەبێت، بەڵکو ئاسەواریان لەسەر دیاردە فیزیاوییەکانی دیکەش هەیە، بۆ نمونە ڕوناکی کەوا ڕاهاتوین بەهێڵی ڕاست بڵاوبێتەوە، ئەگەر ئەو ڕوناکیە لە دەرچەیەکی بچوکەوە خۆی کرد بە نێو مەسعەدەکەی پێشودا، ئەوا لە جیاتی ئەوەی بەهێڵێکی ڕاست بڕوات لەسەر ڕێڕەوێکی چەماوەیی دەڕوات، با واز لەو نمونانە بهێنین و نمونەیەکی دیکە وەربگرین. ئەگەر چەند زانایەک لەناو کەشتییەکدا بن و کەشتییەکەش بە خێرایەکی نەگۆڕ کە بڕەکەی چوار هەزار کیلۆمەتر بێت لەیەک کاژمێردا بەگوێرەی ئەستێرەیەک، ئەگەر کەشتییەکە بەدوور بوو لە هەموو تەنێکی ئاسمانی، ئەوا زاناکان هی ناوی هەست بە هیچ ناکەن و لەسەر کورسییەکانیان هەر وەک وەستاو بن وایە، بەڵام ئەگەر سەرکردەی کەشتییەکە ویستی خێراییەکەی زیاد بکات، ئەوا سەرنشینەکانی وا هەست دەکەن کە لەشیان بەرەو دواوە دەڕوات بە درێژای تاودانەکە و کاتێک کەشتیەکە دەگاتە خێراییە خوازراوە نەگۆڕەکەی ئیتر جارێکی دی زاناکان هەست بە وەستاوی لەشیان دەکەنەوە ئیتر بەو جۆرە زاناکانی ناو کەشتیەکە بەبێ ئەوەی پەیوەندیان بە دەرەوە هەبێت خۆیان دەزانن بەرەو کوێ دەڕۆن و کەی خێرایی زیاد یان کەم بکەن و لەشیان بە کام لادا دەجوڵێت ئەوەش هەمووی لە رێگەی زانینی تاودانەوەیە. گریمان کەشتیەکە بە خێراییە نەگۆڕەکەی خۆی دەڕوات و زاناکانی ناو کەشتیەکەش بە هێمنی و ئارامەوە دانیشتوون لەسەر کورسیەکانیان و هەست بە هیچ جوڵەیەک ناکەن. ئینجا هەسارێکی گەورە بە پشتیاندا تێپەڕ دەبێت بەبێ ئەوەی کار بکاتە سەر ئاراستەی خێرایی کەشتیەکە. ئا لەو کاتەدا زاناکانی ناو کەشتیەکە هەست دەکەن کە بەهێزێک بەرەو دواوە کێش دەکرێن. کە هەروەک بەرەو دوا ڕۆیشتنەکەی پێشوویانە کاتێک سەرکردەی کەشتیەکە ویستی خێرای کەشتیەکە زیاد بکات و تاودانێکی بە کەشتیەکە پەیدا کرد واتە بەرەو دوا ڕۆیشتنەکەیان بەهۆی تاودانەکەوە دەبێت و یان بەهۆی کێشکردنی هەسارەکەوە دەبێت ئیتر چۆنیان جیا بکەینەوە هەر بۆیە ئەینشتاین تاودان و کێشکردن وەک یەک سەیر دەکات و ناوی یاسای هاوتایی لە نێوان کێشکردن و تاوداندا بەکار دەهێنێت یاسای کێشکردن لای ئاینشتاین لاپەڕە سەد و شەش. لەگەڵ ئەوەشدا کە ئاینشتاین بڕوای بە شتێک نییە کە ناوی کێشکردن بێت بەڵام یاساکەی هەر بە ناوی کێشکردنەوە ناوناوە داتاشینی یاساکەش پێویستی بە چەندین یاسا و هاوکێشەی بیرکاری زۆر بەرز هەیە کە لە ئاستی ئەم دانراوەدا نییە ئەدنگتۆن دەڵێت کە دەکرێت یاسای کێشکردنەکەی ئاینشتاین ئاسان بکرێتەوە بەهۆی دە هاوکێشەی داتاشراوەی بەشیەوە کە دیسان ئەویش بیرکاریەکی زۆر بەرزە و هەموو کەسێک بە ئاسانی لێی تێناگات بەهەرحاڵ، یاساکەی ئاینیشتاین لە کەشکردندا زۆر جیاواز نییە لە یاساکەی نیوتن لە کەشکردندا لە ڕووی ئەنجامەکانیانەوە، بەڵکو ئەوانەی یاساکەی نیوتن ڕەت دەکەنەوە لەبەر ئەوەیە، کە یاساکە باس لە بارێکی دیاریکراوی بەشێکی گەردوون دەکات، بەڵام یاساکەی ئاینشتاین باس لە حاڵەتێکی گشتگیری گەردوون دەکات کە ئەویش ئەندازەی گەردوونە، جگە لەوەش بەهۆی یاساکەی ئاینشتاین توانرا کە زۆر بە باشی ئەو چل و سێ چرکەی جووڵە بە سووڕەکەی خولگەی عوتار لێکبدرێتەوە کە یاساکەی نیوتن نەیتوانی لێکیبداتەوە. هەروەها ئاینیشتاین توانی زۆر بە باشی سوڕانەوەی هەسارەکان بە دەوری خۆردا و کەوتنە خوارەوەی تەنەکان ڕوون بکاتەوە بۆ لێکدانەوەی ئەوانەی پێشوو بە پێی تیۆریەکەی ئاینشتاین وەک ئەوەیە کە چۆن لەسەر لێواری دۆڵێکی قوڵ دانرێیت و بەردەکە بەرەو نێو دۆڵەکە دەڕوات بە مانایەکی دی هەموو بارستایەک بە دەوری خۆیدا لێژبوونەوە واتە کوربوونەوەیەک دروست دەکات هەسارەکانیش ئاسانترین ڕێڕەو هەڵدەبژێرن و دەیکەنە خولگەی خۆیان بۆ سووڕانەوە بە دەوری خۆردا. زەویش هەر وەک چاڵێکی قووڵ وایە لەو فەزایەدا، بە دەوری خۆیدا لێژبوونەوە دروست دەکات و تا لە گۆی زەوی دوور بکەوینەوە، ئەو لێژبوونەوانە کەم دەبنەوە تا لە بواری گۆی زەوی دەردەچین. بەڵام هەرگیز لێژبوونەوەکان نابنە ڕووتەختی تەواو وەک هێڵی ڕاست. چونکە هەرگیز لە گەردووندا هێڵی ڕاست و ڕووتەخت بوونیان نییە و هەموو شتەکان کووڕبوون و بە شێوەی ڕێک نین. هەروەها هەرچەندە لە رووی زەویش نزیک بینەوە، کوڕ بوونەکان لە سەرمان زیاد دەبێت و بەمەش بواری کێشکردنی زەویمان لە سەر زیاد دەکات. خۆ ئەگەر بەرەو چەقی زەوی رۆشتین ئەوا ئەو کوڕ بوونەوەیە دیسان کەم دەکات تا لە چەقی زەویدا کوڕ بوونەوە نامێنێت و بواری کێشکردن لە سەرمان دەبێتە سفر. ئا بەو جۆرە چەمکی کێشکردن لای ئەینشتاین دەردەکەوێت کە چەمکێکی ئەندازەییە نەک فیزیاییەکی رووت. پێویستە ئاماژەش بۆ بدەین کە تیۆری ڕێژەی گشتی لە تێڕوانینیدا بۆ بواری کێشکردن پشت نابەستێت بە ئەندازەی کلاسیکی، بەڵکو پشت بە ئەندازەی ناکلاسیکی وەک ئەندازەی ڕیمان دەبەستێت کە زۆر جیاوازە لە ئەندازەی کلاسیکی. هەروەها پێویستە لێرەدا ئاماژە بەوەش بدەین کە وزەش دەبێت بواری کێشکردنی هەبێت بەپێی تیۆری ڕێژەیەکەی ئاینشتاین، چونکە بارستاییەکان ئەو بوارەیان هەیە وزەش ڕووێکی دیکەی مادەیە و هەردووکیان دوو ڕووی یەک دراون، بەپێی پەیوەندییە بەناوبانگەکەی ئاینشتاین، E یەکسانە بە MC توان دوو، کە پێشتر ئاماژەی بۆ کراوە. بەڵگەکانی ڕاستێتی تیۆرییەکەی ئاینشتاین، لاپەڕە سەد و حەوت. یەکێک لە بەڵگەکانی ڕاستێتی بواری کێشکردنەکەی ئاینشتاین ئەوە بوو، کە ئەو یاسای کێشکردنی ئاینشتاین توانی زۆر بە باشی ئەو چل و سێ چرکەی سووڕانەوەی خولگەی عەتار لێکبداتەوە کە پێشتر یاسای کێشکردنی نیوتن نەیتوانیبوو لێکی بداتەوە. بەڵگەیەکی دیکەی ڕاستیەتی تیۆریەکەی ئەینشتاین لاربوونەوەی تیشکی ڕووناکییە کە بەلای بارستایەکی گەورەدا گوزەر دەکات. بەپێی چەمکی فیزیای کلاسیکی، ڕووناکی بە هێڵی ڕاست بڵاو دەبێتەوە. بەڵام پێشتر ئاماژەمان بۆ دا کە کێشکردن و تاودان هاوتای یەکترن، بۆیە تیشکە ڕووناکییەکە لە ئاسانسۆرەکەدا کە سەربەستانە بە تاودانی زەوی دێتە خوارەوە لار دەبێتەوە و بە هێڵی ڕاستدا ناڕوات. هەرچەندە هەستکردن بەو دیاردەیە و لەو مەودا کوورتەدا زۆر زەحمەت دەبێت، بەڵام ئاینشتاین لە تیۆرییە تایبەتەکەیدا باس لەوە دەکات کە ڕووناکی بارستایی هەیە، بەپێی یەکێک لە تیۆرییە نوێیەکانیش ڕووناکی لە یەکەی بچووک پێکدێت کە بە فۆتۆن دەناسرێت و بارستاییان هەیە. بەو پێیە بواری کێشکردن ڕووناکیش دەگرێتەوە. ئاینشتاین لە تیۆرییە گشتییەکەیدا و لە ساڵی هەزار و نۆ سەد و شازدە دا بڵاویکردەوە، کە ئەو ڕووناکی بەسەر ڕووی خۆردا دەڕوات، بە بڕی یەک و لە سەدا حەفتا و چوار چرکەی نیوەتیرەی لا دەدات لە ڕێڕەوەکەی، بەڵام سەلماندنی ئەوە لەسەر زەوی کارێکی گرانە، بەڵام لە کاتی خۆرگیراندا، خۆرگیرانی تەواوەتی، دەتوانرێت ئەو تاقیکردنەوەیە بکرێت بۆ تیشکێکی هاتوو لە ئەستێرەیەکەوە و بەلای خۆر گوزەر بکات. ئەوە بوو لە ڕۆژی بیست و نۆ ی ئایاری هەزار و نۆ سەد و نۆزدە دا خۆرگیرانێکی تەواو ڕوویدا، بەریتانیا دوو تیمی زانستی ڕەوانە کرد بۆ سەلماندنی تیۆرییەکەی ئاینشتاین، یەکێکیان بەرەو سوبراڵ لە باکووری بەرازیل و ئەوی دیکەیان بەرەو دوورگەی پرانسیب لە کەنداوی کینیا بەڕێکەوتن. پاش وێنەگرتنێکی زۆر، تیمەکەی سوبراڵ تێکرای لاربوونەوەی بە یەک و لەسەدا نۆد و هەشت چرکە و تیمەکەی کینیاش تێکڕاییەکەی بە یەک و لەسەدا شەست چرکە دیاری کرد کە هەردوو هەژمارکردنەکەش زۆر نزیکن لە ژمارەکەی کە ئاینشتاین پێشنیاری کردبوو. ئەو جیاوازیە کەمەش بۆ تاقیکردنەوەکان شتێکی زۆر ئاساییە لە فیزیادا، هەرچەندە ئەگەر تێکڕایی هەردوو خوێندنەوەکانیش وەربگرین ئەوا یەک و لە سەدا حەفتا و نۆ چرکە دەردەچێت کە بە تەواوی نزیکە لە ژمارەکەی ئاینشتاین. هەروەها پێویستە ئاماژە بەوەش بدەین کە بەپێی تیۆریە ڕێژەیەکەی ئاینشتاین کات خاو دەبێتەوە واتە کەم دەبێتەوە بە زیادبوونی بارستایی و کاتی خۆی ئاینشتاین بە شێوەیەکی تیۆریانە یەک چرکەی سەر خۆری دیاری کرد بە یەک و لە سەد هەزارە پۆینت دوو چرکەی سەر زەوی. بێگومان ئەنجامدانی ئەو هەژمارکردنە بە شێوەیەکی کرداریانە کارێکی گرانە، هەروەها کات خاو دەبێتەوە لە بواری کێشکردنی زۆردا، بۆیە کات لە ناوجەرگەی بواری کێشکردن، کۆڕبوونەوەکە، زۆر زیاترە لە کاتی دوور لە ناوجەرگەی کۆربۆنەوەکەدا. هێواش بوونەوەی کات لە ناوجەرگەی خۆردا زۆر زیاترە لە کاتی سەر ڕووەکەی و هەروەهاش بۆ گۆی زەوی.